ڕاستکۆڵنییکۆف لە کاتی بەڕێگا ڕۆشتندا تووڕە و بێ دەربەستانە لەم لاو ئەو لای ئەڕوانی ئێستا هەموو بیری بە دەوری مەبەستێکدا سوڕا کە بەلایەوە مەبەستێکی سەرەکی بوو ئێستا بە تایبەتی هەر ئێستا تاق و تەنیا ڕووبەڕووی ئەو مەبەستە سەرەکی ڕاوەستا تەنانە دوای هەستەکرد کە لە ماوەی ئەو دوو مانگەدا ئەمە یەکەم جارە وای بەسەرهاتبێ، لە پڕا لە هێرشی تووڕەبوونێکی توندا بیری کردە وتی، نەفرەت لە هەموو ئەمانە، چاکە ئەوەی ڕوویدا ڕوویدا، نەفرەت لەم ژیانە تازەیە، خوایە چیە ژیانێکی دەبەنگانەیە، ئەمڕۆ من چەندە درۆ و دەلەسەم کرد، بە چ ڕسواییەکەوە بەرامبەر ئیلیا پیترۆڤیچ ئەمڕۆ قسەی بێمانا و ڕیاییم بەخەرجدا، بچووک بوومەوە، بەڵام ئەمەیش بێهودەییەکە بۆ خۆی تف لە هەموو ئەوانە و لە ڕسوایی و دوو ڕووی منیش ئەمەش گرنگ نییە هیچ گرنگ نییە ڕاستکۆڵنییکۆف لە ناکاوێک داوەستا پرسیارێکی تازە چاوەڕوان نەکرا و تا ئەو پەڕی سادە گێژوێژی کرد ئەگەر هەموو ئەم کارانە بەڕاستی ئاقلانە کراون نە گەوجانە ئەگەر تو ئامانجێکی دیاری کرا و داڕێژراوت لەم کارەدا هەبووە ئەی چۆن تام چرکە ساتە تەنانە تەماشای ناو جانتاکەت نەکردو نازانیت چیت دەستکەوتووە و لەبەرچی ئەم هەموو ئازارت قبول کردووە و ئەم کارە پیس و ناقۆڵاو سوکەت بۆ ئەنجام داوە تۆ هەر ئێستا ئەتهەویست ئەو جانتایە بە هەموو ئەو شتانە و کە تایەتی و هێشتا نەتدیوە فرێ بدەیتە ئاوە ئەم کارە چ مانایەکی هەیە بەڵێ ئەمە وایە هەمووی ڕاستە پێشتریش هەر ئەمەی ئەزانی و بە هیچ جۆرێک ئەم مەسلەیە بۆ ئەو تازە نەبوو ئەو کاتەی لە نیوەی شەودا بڕیاری داشتەکان فرێ بداتە ڕووبارەکەوە بڕیارێکی تریشیدا کە ڕێگا بە بچووکترین دوو دڵی و بەرهەڵستی نەدا بۆ پەشیمان بوونەوە بەڵکو تەواو ئاسایی و سروشتی وەک ئەوەی ئەبێ هەر بیکات و بێجگە لەمە چ ڕێگایەکی تری نەبێ بەڵێ ئەمانەیە زانی و لەبیری بوو ڕەنگە ئەم بڕیاری دوێنێدا بێت هەر لەو دەقیقەیەدا کە لە پاڵ سنووقەکەدا دانیشتبوو قوتووەکانی لێ دەرهێنا بەڕاستی هەروایە. سەرەنجام ڕاستکۆڵنییکۆڤ جەختی لەسەرەوە کرد کە لەبەر ئەمەیە کە زۆر نەخۆشم من خۆم ئازار و ئەشکەنجەدا و خۆشم نازانم چیەکەم دوێنێ سێ ڕۆژ لەمەو بەر هەموو ئەم ماوەی ئازاری خۆمدا و کە چاک ببمەوە ئیتر ئازاری خۆم نادەم بەڵام ئەی ئەگەر چاک نەبووم ئەو ساچۆن خوایە چەندە لەم شتانە بێتاقەتم ڕاستکۆڵنییکۆڤ بێ وەستان هەرە ڕۆیشت زۆری حەز بەوە بوو هەرچۆنێک بێ واز لەم بیر و لێکدانەوانەی بهێنێ ولێ نێزانی چی بکات و چ بڕیارێکدا هەستی نوێ و نادیار بەردەوام بەرکی ئەگرت ئەم هەستن نەفرەتە بێکۆتاییە نەفرەتێکی سەخت و ڕقاوی بوو بەرامبەر بەو شتانی کە ئەی بینی و لە دەوروبەریدا بوون. هەموو ئەو کەسانەی بە بەردەمیدا تێپەڕین لە بەرچاویدا پیس و ناپاک بوون، تەنانەت شێوەی ڕێڕۆشتن و هەڵسوکەوتیان ناپاکانە ئەهاتنە بەرچاو، بە جۆرێک کە گەر یەکێک لەوانە سەری قسەی لەگەڵدا بکردایەتەوە ئەو یان تفی لە دەموچاوی ئەکرد یان گازی لێ ئەگرت. کە گەشتە کەناری نیڤای بچووک و پاڵە و پردەی کە لە دوورگەی فاسیلوسکیدا بوو لە پرێکدا وەستا و بیری کردەوە لێرەدا ئەژی لەم ماڵەدا یعنی چی پێچێت بە پێی خۆم هات بێتم بۆ لای ڕاز و میخین دیسانە و قەوانەکەی جارانە بەڵام ئەبێت لەم لایەنەوە ئەو بزانم کە من خۆم بەدەستی ئەنقەست هاتومە تێرە یان هەر بەدەم ڕێوە ڕێکەوت تێناومی جیاوازی نییە سێ ڕۆژ پێشتر وتبووم دوای تەواوکردنی کارەکە ڕۆم بلای باش چ خەوشی نییە ئێستا ڕۆ وەگەوەی من ئێستا توانای سەردانیم لەبێ ڕاستکۆڵنییکۆف سەرکەوتە قاتی پێنجم بۆ لای ڕاز و میخین ڕاز و میخین لە ژوورە چکۆلەکەیدا بوو لەو کاتەدا سەرقاڵی کار و نووسین بوو خۆی دەرگاکەی لە ڕاستکۆڵنییکۆف کردەوە ئەوان چوار مانگ بوو یەکتریان نەدیبوو، ڕاز و میخین بە بیجامەیەکی کۆنەوە، بە پێڵاوێکی بێ گۆرەوی و سەر و قژێکی بژ و دەست و دەم و چاوی نەشۆراوە لە ژوورەکەیدا دانیشتبوو، کە تەماشای سەرتاپای هاوڕێ تازە گەیشتووەکەی کرد، سەری سوڕما و هاواری لێ هەستا و وتی، چییە؟ پاشان بێدەنگ بوو فیکەیەکی لێدا و بەدەم تەماشاکردنی جلەکانی ڕاستکۆڵنییکۆفۆل لەسەر قسەکانی ڕۆشتوتی یعنی حاڵ و بارد ئەوەندە خراپە هاوڕێ تۆ لە ئێمەش دواکەوتوتری دەی دابنیشە بێگومان مادویت کە ڕاست کۆلنییکۆف لەسەر قەنەفە لە مشەما گیراوەکە دانیشت کە لە قەنەفەکەی خۆی خراپتر بوو لە ناکاوە ڕازۆ میخێن وتی بەڕاستی تۆ نەخۆشیت ئەزانیت بەدەم قسەکردنەوە نەبزی دەستی گرت ڕاستکۆڵنییکۆف دەستی بەرداوتی پێویست ناکە من هاتووم ئەزانیت من وازم لەوانەوتنەوە هێناوە ئەمویست بەڵام نا من پێویستم بەوانەوتنەوە نییە ڕازۆمیخین کە لێی ڕاماب وتی، ئەزانیت تۆ ڕێ ناکەی. ڕاسکۆڵنیکۆڤ وتی، نەخێر و ڕێنە ناکەم. ڕاسکۆڵنیکۆڤ لەسەر قەنەفەکە هەستا و کاتەی لە قادرمەکان سەرەکەوت، هیچ لە بیری ئەوە دا نەبوو کە بێ ڕووبەڕووی هاوڕێکەی بێتەوە. ئێستا لە چاوتروکانێکدا بە پێی ئەزموون لەوە تێگەیشت کە لەم چرکەساتەدا لە هەموو شت کەمتر حەزی لە ڕووبەڕووبوونەوەی کەسێکە. ڕق و کینەی سەرکەوت. هەر ئەو کاتەی هاتە ژوورەکەی ڕاز و میخینەوە خەریک بوو ئەو ڕقەی کە لە خۆی بۆ بخنکێنێت بە پەلە بەرە و لای دەرگا کە ڕۆشتوتی خواحافیز ڕاز و میخینوتیە ڕاوەستە مەڕۆ تو کابراکی سەیرێت ڕاست کۆڵنییکۆف جارێکی دی دەستی دەرهێناوتی نا پێویست ناکات ڕازۆمیخێن وتی، باشە، ئەی بۆ هاتیت؟ تۆ شێت بوویت؟ ئاخر ئەمە لە سووکایەتی پێکرد نەچێ. من هەر وا وازت لێ ناهێنم و ناهێڵم بڕۆیت. ڕاستکۆڵنیکۆف وتی، باشە، کەواتە گوێ بگرە. من هاتوومەتە لای تۆ، چونکە بێ لە تۆ کەسی تر ناناسم کە بتوانێت هاوکاریم بکە، چونکە تۆ لە هەموو ئەوانی دی میهرەبانتری. واتە ئاقڵتری و ئەتوانیت داوەری بکەیت بەڵام ئێستا وا تێگەم پێویست بە هیچ نەبێت گوێت لێمە هیچ شتێک هیچ دڵسۆزی و کۆمەکێک من خۆم بە تەنیا کارەکانم چاکە بەسە لێم گەڕێ ڕازۆمی خینوتی یەک دەقیقە ڕاوستە ناپەسەند تۆ تەواو شێت بوویت من کارم بەوە نییە و لێ بڕوانە من ئێستا وانەوتنەوەم نییە قێر و سیاکەنیوە بەڵام لە بازاردا کتێفرۆشێک هەیە بە ناوی خیرروڤی موف کە خۆی لە خۆیدا جۆرەوانەیەکی چاکە من ئەوە نادەم بە پێنج وانەی ژووری بازرگانی ئەو بڵاوکراوەیە کتێبی بچووکی زانستە سروشتەکان بڵاوکاتەوە ئەو کتێبانە ئەوەندە ئەفرۆشێن کە بە خەیاڵتانایەت تەنیا ناونیشانەکەیان دنیایەک نرخی هەیە تۆ هەمیشە جەخت لەسەر ئەوەکەیت کە من کابراایەکی دەبنگم بەڵام هاوڕێ بەخوا لە منیش دەبنگتر هەیە ئەو ئێستا کەوتوتە دنیای ماقۆڵ و مەسلە کۆمەڵایەتەکانیشەوە خۆی هیچ نازانێ بەڵام من هانیە دەم لەسەر کارەکە بەردەوام بێ بۆ نمونە ئەم دوو پەڕە و نیوە دەقێکی ئەڵمانیا کە بە باوەڕی من تا بڵێ باسێکی بێنرخە بە کورتی باسەکە لەبارەی ئەوەیە کە ئایا ژن مرۆڤەیان نە بێگومان زۆر چاک ئەی سەلمێنە کە ژن مرۆڤە خێر و ڤیمۆف بە بۆنەی کێشەی ژنانەوە ئەمە ئامادەکات و من وەریەجێڕم ئەم دوو دەفتەر و نیوە درێژەکاتەوە بۆ شش دەفتەر ناو نیشانێکی گەورەی بۆ دانین کە نیو لاپەڕ داگیر بکە هەر بەرگێکی فرۆشین بەنی ڕۆبڵ ئەفرۆشێت هەر دەفتەرێک شەش ڕۆبڵ مافی وەرجران بە منەداواتە بە تەوای پ ڕۆبڵم بەرەکەوێ کە شەشیانم پێشەکی وەرگتووە کە ئەمەمان تەواو کرد باسێک لەبارەی ئەسپی دەریا وەرگێڕم بێجگە لەمانە لە بەشی دووەمی دانپیاناندا هەندێک گفتوگۆ و قسەی بێتام و بۆ هەیە کە دەستنیشانمان کردو وەریە جێڕین یەکێک بەخێر و ڤیمو فیوتووە کە ڕۆسۆ لە هەندێک بۆچووندا ڕادیش چیفەکەی خۆمانە منیش دیارە خۆم ناکەم بە خاوەنی و هیچی لەبارەوە ناڵم بەم جۆرە تۆ سێ ڕۆبلی تەواوت بەرەکەوێ کە ئەم پەڕانەی تریشت تەواو کرد سێ ڕۆبلی ترت بەرەکەوێ داوایەکی تریشم هەیە تکایە ئەم کاری من بۆ تۆ یەکەم بە خزمەتی مەزانە بە پێچەوانەوە تۆ کە هاتی تە ژوورەوە من یەکسەر ئەوم بە خیاڵدا هات کە چۆن بتوانم کەڵکت لێوەربگرم یەکەم من لە ڕێنووسدا لاوازم دووەم لە زمانی ئەڵمانیدا هەندێک جار تەواو وێرانم تا ئەو ڕادەی کە خۆم شت دروزەکەم و وای دانێم ئەوەی خۆم لە دەقەکە چاکترە وەێ لە ڕاستە چێ ئەو بە چاکترەزانێ ڕەنگە خراپتر بێ باشە ڵێکی قبول تەیان نە. ڕازومیخین بە واقوڕماوییەوە لە دواوە تەماشای کرد. کە ڕاسکۆڵنیکۆف گەیشتە قاتی یەکەم، کوتوپ پڕ بۆ ژوورەکەی ڕازومیخین گەڕایەوە، لە پلیکانەکان بەسەر کەوت، دەق ئاڵمانەکە و سێ ڕۆبڵەکەی خستەوە سەر مێزەکە، دیسان و بێ ئەوەی چرکەی لێوە بێت چووە دەرەوە. ڕازومیخین لە تووڕەییدا ئاگای لە خۆی بڕا و هاواری لێ کرد و وتی، ئەرێ تۆ سەرخۆشی یا تا گرتووتی کردووتەتە گاڵتەجاڕ خەریکە منی شێ دەکەی باشە بۆ هاتیتەوە شەیتان ڕاستکۆڵنییکۆف کە لەو کاتەدا بە پلیکانەکاندا چوە خوارێ لە سەرخۆوتی پێویستم بە وەرجێران نییە ڕاز و میخین لەسەرەوە هاواری لە هەستاوتی ئەی چ بەڵایەکرد گەرەکە ڕاستکۆڵنییکۆف بێ وەڵامدانەوە هەرە ڕۆشت ڕازومی خێنوتی گوێ بگرە ماڵەکەت لە کوێدایە وەڵامی نەدایەوە ڕازومی خێنوتی کەواتە چاوت دەرهات ڕاستکۆڵنییکۆف ئیدی کەوت بۆ سەر شقامەکە لەسەر پردی نیکۆلاڤسکی بەهۆی ڕووداوێکی ناخۆشەوە جارێکی تر هاتەوە سەرخۆی گالیسکەوانێک قامچێکی قایمی بە پشتیدا کێشا لە بەرەوەی گالیسکەوانەکە چەند جارێک هاواری لێکرد بوو خەریک بوو ڕاستکۆلنییکۆف کەوێتە ژێر پێی ئەسپەکانەوە قامچەکە ئەوەندە بە زەبر بوو، ڕاسکۆڵنیکۆف بە تووڕەییەوە بەرەو لای پلیکانەکان تێکێشا، لە ڕاستیا نەتەزانی بۆ ناوەڕاستی پردەکەی گرتبوو، واتا ئەو شوێنەی کە بۆ هاتوچۆی هۆیەکانی گواستنەوە دانراو بوو، نەک بۆ پیادەڕەوی، هەر بەو ڕقەوە ددانی بەجیڕێنا. بێگومان لەملا و ئەولایشەوە هەرا و پێکەنین بەرز بۆ ئەیانوت، دەستی خۆش بێ دیارە گیرفان بڕە بێگومان خۆی کردو بە سەرخۆش و بە تایبەتی خۆی فرێداتە ژێر دەست و پێسپەکان بۆ شتێکی دەست بکەوێ دەوەرە و قسەی لەگەڵا بکە ئەمانە هەر کاریان ئەمەیە جەنا بازرگانیە کە بۆ خۆی بەڵام لەو کاتەدا کە لە پاڵ پلیکانەکان داوەستا بوو هێشتا لە دوا و نیگایەکی بێمانا و پڕ لە کینەی گالیسکەکەی کرد کە وردە وردە دوورە کەوتەوە دەستی بۆ پشتی خۆی برد لە پڕێکدا هەستی کرد یەکێک پارە ئەنێتە مشتەوە بینی ژنێکی بازرگانی بەتەمەە بەکڵاو و پێڵاوی تایبەتیەوە کچێکی کڵاو بەسەری گەنجی لەگەڵدا بوو چترێکی سەوزی بەدەستەوە بوو لەوە چوو کچی خۆی بێ ژنەکەوتی هاوڕێ بەڕێز بیکە بخاتری مەسیح لێ وەربگرە ڕاستکۆڵنییکۆف پارەکەی لێوەرگرت و دوانەکەیش بە پاڵێ تێپەڕین پارچە دراوێکی زیوی بیسکۆپیکی بوو بە سیما و جلەکانیدا حەقیان بوو بە هەژاری بزانن هەژارێک کە لەسەر شەقامەکان سوواڵەکات بەڵام ڕاستکۆڵنییکۆف زۆر باش لەوە گەیشت کە بیسکۆپیک لە تۆڵەی ئەو قامچێدا بوو کە بەر پشتی کەوت و سۆزی ژنەکەی جوڵان ڕاستکۆلنییکۆف بیسکۆپیکەکەی لە ناو مشتیا تونوشی دەهانگایەک چۆ پێشتر پاشان ڕووی لە ڕووباری نیڤا و کۆشکی سەڵتەنەتی کرد ئاسمان بێ گەواڵە هەور و ڕەنگی ئاوەکەیش تا ڕادێکشین بوو ئەوەی بە دەگمەن لە ڕووباری نیڤا چاوەڕێکرا گومەزی کەنیسەکەش لە هیچ جێگایەکی ترەوە بەم جۆرەی ئێستای لای پردەکەەوە بە باشی نابینرا واتە لەو جێگایەوە کە بیستان ناوێک لە پرزگاکەەوە بەرچاوە کەوت و سەرنج ڕاکێش بوو هەروەها درەوشانەوەیەکی تایبەتی ئەوەندە بێگردی هەبوو کە بە چاکی جوانکاریەکانی دەبینی ئازاری قەمچەکە نەما و ڕاستکۆڵنییکۆف لێدانەکەی فرامۆش کرد تەنیا بیرۆکێکی ناخۆش و بزۆک سەری تێکرد بوو هەر بەو شێوەستانەوە ماوەیەک لە ئاسۆی دووررامە بە شوێنەکە ئاشنا بوو ئەو کاتانەی ئەچوو بۆ زانکۆ ئەو کاتانیش کە ئاسایی ئەگەڕایەوە بۆ ماڵەوە ڕەنگە سەد جار ئەوەی پێش هاتبێ کە هەر لە هەمان جێگادا بە تایبەتی وەستابێت و تەماشای ئەو دیمەنە جوانەی کردبێ هەموو جارێکیش هەستێکی نادیار هەژاندبێتی هەمیشە کە لەو دیمەنە ڕامابێ هەستی بە سۆزێکی نامۆ کردبێ ئەم دیمەنە شکۆدارە بۆ ئەو وەک ڕوحێکی مردوو وایە کە نە ئەبیسێ و نە ئەژنەوێ هەموو جارێکیش سەیری بەو هەستە غەمگین و بەنهێنیەی خۆی هات لەبەرەوەیش کە لە خۆی دڵنیانە بوو وایدانە کە لە داهاتوێکی دووردا دەرکی پێکە ئێستا لە پرێکدا زۆر بە ڕوونی ئەو پرسیار و سەرسوڕمانانەی ڕابردووی خۆی هاتەوە یاد و زانی بەیاتێنانەوەی ئەوانە ڕێکەوتنیە هەر ئەو وەستانەی لە هەمان شوێنی پێشودا بۆ خۆی جێگای سەرسوڕمان بوو تۆ بڵێ وابزانێ کە ئێستاژە توانێت بە هەمان شێوازی جاران بیر لەو مەسل و دیمەنانە بکاتەوە کە ئەوسا سەرقاڵیانە کرد و سەرنجیان ڕاکێشا. لەوە دابوو پێ بکەنێ بەڵام بە شێوەیەکی زۆر ناخۆش دڵی گیرا هەموو ڕابردوو واتە بیر و بۆچوونی ڕابردووی و ئەو کێشە و مەسەلانەی پێشووی و سۆز و هەستەکانی ئەو ڕۆژگارانە و هەموو ئەم دیمەنانە و تەنانەت خۆشی ئەدوت هەر هەموو ئەمانە هەنووکە لە بنچاڵێکی هەرە قوڵدا لە خوارەوە لە ژێر پێیدا بە زەحمەت دەرەکەوتن وەگەوەی هەموو بەرەو ئاسمان باڵ بگرن و لەبەر چاوی ون بن کە لە ناکاوێکدا و بێ مەبەست دەستی خۆی ڕاوەشان لە ناو مشتە نوقاوەکەیدا هەستی بە بیست کوپیک کرد مشتی کردە و لە پارەکەی ڕوانی پاشان دەستی بڵند کرد و پارەکەی فرێدا ناو ئاوەکەوە ئینجا گەڕایەوە و بەرەو ماڵەوە کەوتەڕێ لەو کاتەدا کە گەشتەوە ماڵەوە شەو داهات بوو واتە شش ساعتی ڕێک ڕێگای بڕیوە چۆن و لە چۆ گەڕاوەتەوە هیچی لە بیرنابوو جلەکانی داکەن لە حاڵێکدا کە وەک ئەسپێکی توانا لەبەر براو ئەلەرزی لەسەر قەنەفەک ڕاکشان پاڵتۆکەی بەخۆی دادا و زۆر زوو ئاگای لە دنیا بڕا دنیا تەواو تاریک بوو کە لە دەنگێکی ناخۆش بە ئاگاهات خوای ئەم هاوارە چی بوو دەنگ و ناڵێکی ئەوەندە ناسروشتی زایەڵە و پاڕانە و گریان و لێدان و جوێنی لەو بابەتە هەرگیز لە ژیانیدا نەبیست بووی و نەبینی بووی تەنانەت نەیەتوانی دڕندایەتی و شێتێتیەکی لەو جۆرە بهێنێتە بەرچاوی خۆی زۆر ترسناک هەر بەدەم ڕنج و هەراسی دڵیەوە لەسەر جێگاکەی هەستا بەڵام تا ئەهات بگرە و بەردە و ناڵە و جوێنەکان ئەندایە زیادی لە پرێکدا زۆر بەسەر سوڕناوی و دەنگی خاون ماڵەکانی ناسی کە چۆن وەک ئاژەڵک ئەی قرسکاند و هاوارێ کرد و خێرا خێرا ڕستەگەلێکی دووبارە کردەوە کە هەرگیز لە وشەکانی ناگەشتی تەنیا ئەوەندە تەزانی کە ئەپارایە بۆەوەی دەست لە لێدانی هەڵگرن چونکە زۆر بێبەزەیانە لای پلیکانەکانەوە لێدرا دەنگی و کەسەی کەلی ئەدا ئەوەندە تووڕە و ڕقاوی بوو کە گڕ و کرخ ببوو لەگەڵمانیشدا ئەویش هەر بە پەلە و بەدەم هەناسە بڕکێوە شتگەلێکی بێمانایوت لە پرێکدا ڕاستکۆنییکۆفیش وەک گەڵای دار لەرزی چونکە دەنگەکەی ناسی ئەمە دەنگی ئیلیا پیتۆڤیز بوو ئیلیا پیتۆڤیز لێرەیە و لە ژنە خاون ماڵەکە کوتێ بەلەقە لێدا و سەری بە پلیکانەکاندا کێشێت ئەمە ئاشکرایە و لە دەنگی لێدان و گریانەوە هەموو شتێک دەرەکەوێ یعنی چی بۆ دنیا سەرو بن بووە باسانی جۆت لێبوو کە لە هەموو هۆمەکان و سەرپلیکانەکانەوە خەڵکی کۆبوونەوە دەنگی جۆراوجۆر و سەیرەکەوتە بەرگوێ خەڵکەکە سەرەکەوتن لە دەرکیانەدا دەرگاکانیان پێکدادا و خەڵکی تریان پێوە ئەنیشت ڕاستکۆڵنییکۆف بە تەواوی سەرسامی و ئەیوتەوە ئەخر بۆ چۆنە بێ شتی وابێ زۆر بە جددیهات بۆ سەر ئەو ڕایی کە بە تەواوی شێت بوو بەڵام ناف زۆر باشکرا گوێی لێ بوو بێگومان هەر دێنە سەر و سۆراغی ئەمیش چونکە بێگومان هەموو ئەمانە بەڵگەن بۆ کارە ساتەکەی دوێنێ خوایە ویستی دەرگاکە کڵۆم بکا بەڵام دەستی بەرز نەبۆوە ئەوەیش بێسوود بوو ترس هەموو گیانی کرد بۆ سەهۆڵ بەندان ئازاریەدا و سڕی کرد بوو و لە وردە وردە هەراو زەناکە کە ماوەی دە دەقیقی خان هێور بووە هێشتا خاوەن ماڵەکە ئەلاڵایەوە ئیلیا پیتۆڤجیش هەر هەڕەشەیە کرد و جوێنێدا تا ئەویش کرد بوو ئیدی گوێت لە دەنگی نەبوو بەڕاست ڕۆشتووە. خوایە خاوەن ماڵەکەیش دوورکەوتەوە بەڵێ ئەگەرچی هێشتا گری و ئەناڵێنێ ها ئەوە دەرگای ژوورەکەشی داخرا خەڵکەکە بە پلیکانەکاندا بەرەو ئاپارتمانەکانیان بڵاوەی لەکەن ئاخ هەڵەکێشن لەکەدەن هاوار لە یەکترەکەن هەندێک جار دەنگیان ئەبێتە هاوار و جاری دیەکەونە ناڵە و زاری پێچێت ژمارەیان زۆر بووبێ ڕەنگە گشت دانیشتوانی ساختمانەکە بووبن وەێ خوای ئەشێ شتی وابێ ئاخر لەبەرچی و ئەم کابرایە بۆ هاتوتە ئێرە ڕاستکۆڵنییکۆف بە بێزاری و خۆی دایەوە سەر قەنەفەکەدا وەلێ ئیدی نەیتوانی چاوی لێک بنێ نزیکەی نیو سعاتی بە ئازار و هەستێکی ترسناکەوە کە هەرگیز تا هەنووکە بەخۆیەوە نەدی بوو بەسەر برد لە پرێکە پرشنگێک ژوورەکەی ڕووناکردەوە ناستاسیا بە مۆمێک و قاپێک شۆرباوە هاتە ژوورەوە دوای ئەوەی بە وردی تەماشای ڕاستکۆڵنی کۆفی کرد و زانی نوستووە مۆمەکەی لەسەر مێزەکە دانا و دەستی کرد بەدانانی ئەو نان و خوێ و قاپ و کەوچکەی کە لەگەڵ خۆیدا هێنابوونی. بە ڕاسکۆڵنیکۆفی وت بێگومان لە دوێنێوە هیچت نەخواردووە. تەواوی ڕۆژەکە لە هاتوچۆدا بوویت و تایش سووتاندووتی. ڕاسکۆڵنیکۆف وتی، ناستاسیا بۆ لە خاوەن ماڵەکەیان دا؟ ژنەکە چاوی تێ بڕی وتی، کێ لە خاوەن ماڵەکەی دا؟ ڕاسکۆڵنیکۆف وتی، ئێستا. نزیکەی نیو سەعات لەمەوبەر ئیلیا پیترۆڤیچ یارمەتیدەری لێکۆڵەرەوە لەسەر پلیکانەکان بۆ بەو جۆرە لەژنە خاوەن ماڵەکەیدا و بۆ هاتبوو ئێرە ناستاسیا بێدەنگ و بۆ ماوەیەک ناوچاوی دابێکدا و هەروە لەی ڕامە ڕاست کۆڵنییکۆف لەم ڕوانینە کون پشکنیە زۆر بێتاقەت بوو تەنا نەترسا پاشان بە دەنگێکی لاواز و لەسەرخۆوتی ناستاسیا بۆ بێدەنگ بووی ناستاسیا لە سەرخۆوە گەوەی لەگەڵ خۆی دا بە دوێ وەڵامی دایوتی ئەمە خوێنە ڕاستکۆڵنییکۆف ڕەنگی هەڵبزرکە خۆی بەرە و لای دیوارەکە بە کێشکردن لە بەرخۆوتی خوێن خوێنی چی ناستاسیا بێدەنگ هەر تەماشای ئەویە کرد تا دوایی دیسانەوە بە دەنگێکی تونند و سەختەوتی کەس لە خاوەن ماڵەکەی نەداوە ڕاستکۆڵنییکۆف تەماشایە کرد و بە زەحمەت هەناسێدا ئەوسا بە دەنگێکی لەسەرخۆتر لە پێش وتی، من خۆم گوێم لێ بوو، نەخەوتبووم، دانیشتبووم، ماوەیەک گوێم گرت، یارمەتیدەری لێکۆڵەرەوەکە هاتبوو، هەموو لەسەر پلیکانەکان کۆببوونەوە، لە هەموو ئاپارتمانەکانەوە. ناستاسیا وتی، کەس نەهاتبوو، ئەوە خوێنی خۆتە هاوارەکە، کاتێک خوێن ڕێی هاتنە دەرەوەی ئەگیرێت و هێرش بۆ جگەرە بە، ئەو کاتە ئەداتە مێشک و خەون و خەیاڵاتی پێکا. چاکە، ئێستا خۆیت یان نا؟ ڕاسکۆڵنیکۆف وەڵامی نەدایەوە، ناستاسیا هەر بە سەری وەستا بوو، لێی وردە بۆ نەئەڕۆشت. ڕاسکۆڵنیکۆف وتی، ناستاسیا گیان ئاوم دەرێ. ناستاسیا چووە خوارێ و دوای دوو دەقیقە شەربەیەکی سپی پڕ لە ئاوی هێنا و گەڕایەوە. وەلێ ڕاسکۆڵنیکۆف ئیدی نەیزانی چی ڕوویدا، تەنیا ئەوەی لەبیر بوو کە قومێکی لە ئاوە ساردەکە نۆشی و،